سیدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار سەلام و ڕەحمەتی خوا لە ئێمە و سەرجەم ئەهلی ئیمان بێ لەم ڕۆژە مبارەکەدا لەم شوێنە پیرۆزەدا ئینشاء الله لە زنجیرەباسێکدا لەسەر ڕێز و پلە و پایەی ئافرەت لە ئایینی ئیسلامدا، پشتیوان بە زاتی خوای پەروەردگار و بە ویستی ئەو، ئەمڕۆ لە ئەڵقەی سێیەمی ئەو زنجیرەباسەدا تەواوکەری وتارەکەی ڕابردوو بۆ جەنابتان و موسڵمانان ان شاء اللە باس دەکەم کە ڕێزی دایکە لە ئایینی پیرۆزی ئیسلامدا ئەڵقەی یەکەم باسی ڕێزی ژنمان کرد وەکو ئافرەتێک کە خێزانی پیاوە و ژنی ماڵە، ئەڵقەی دووەم باسی ڕێزی دایک کە ئێمەی هێناوەتە بوون، ئەڵقەی سێیەمیش کە وتاری ئەمڕۆیە پشتیوان بە خوای گەورە ان شاء اللە تەواوکەری وتاری ڕابردووە، لەبەرئەوەی باسی دایک ئەوەندە گەورەیە بە وتارێک تەواو نابێ، و موناسەبەتێکیش لە گۆڕێ بوو کە هیچ دەزگایەکی ڕاگەیاندن ئاوڕی لێ نەدایەوە، ئەویش ڕۆژێکی جیهانییە کە بیست و یەک ی سێ کە ڕۆژی نەورۆزە دەکاتە ڕۆژی جیهانی دایک لە عالەمدا. هەموو ئەو ڕێکخراوانەی ساڵ دوانزە ی مانگ دە هۆڵ بۆ مافی ئافرەت دەکوتن گوێم لێ نەبوو بە بەیانێکیش یادی ئەو ڕۆژە بکەنەوە بۆیە بۆمان دەرکەوت ئەوانەی کە لافی مافی ئافرەت و دیفاع لە ئافرەت لێدەدەن تەنها ڕابواردنی ئافرەتیان دەوێ، تەنها باسی کۆمەڵە کچۆڵەیەکی تازە پێگەیشتوو دەکەن، ئەینا لە ئافرەتا کێ هەیە لە دایک گەورەتر بێ؟ دایک نیوەی کۆمەڵە و دایکی نیوەکەی تریشیەتی، ئەی بۆ تەلەفیزۆنێک باسی نەکرد کەواتە بزانن ئەی میللەت ئەمە هەموو درۆ و دەلەسەیە، ئەمڕۆ خەڵک کاسپی کەم بووە، زەوی و زرعات و فەلاحەت و مەڕداری نەماوە، هەر یەکە بە شتێکەوە نان دەخوا، کاسپیەکە بۆتە حیزبایەتی کردن، هەر یەکە جەماعەتێ لە خۆی کۆ دەکاتەوە و کاسپی بە سەری ئەو میللەتەوە دەکا، هەیە بە ناوی ئافرەتەوە نان دەخوا، سمێڵ بابڕی وایە باسی مافی ئافرەت دەکا، ئەڵی نازانی ئەمە ژنە پیاوە چیە، ئەی بۆ باسی دایک ناکەی؟ بۆیە هەر مینبەری ئەم مزگەوتانە ماوە کە حەقی خوای تێدا بوترێ کە فێڵی ئەو میللەتەی لێ نەکرێ کە فێڵیش لە میللەت نەکا لەبەر ئەوە باسی دایک بۆ جەنابتان دەکەم و دەچمە خزمەت پێغەمبەر صلی اللە علیه وسلم لقد کان لکم فی رسول الله اسوة حسنە بەڕاستی لە پێغەمبەری خوادا باشترین پێشەنگ و مامۆستایەتی هەیە ئەگەر دەتەوێ چاوگ لێکەرێکت هەبێ و چاوی لێ بکەی، خوا دەفەرمێ چاو لە محمد المصطفی بکە صلی اللە علیه وسلم. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم حیکمەتی خوایی وا بوو لە باوەشی چەند ئافرەتێکا پەروەردە بوو. تەمەنی شەش ساڵان بوو کاتێک کە دایکی وەفاتی کرد. بردبووی بۆ سەفەر بۆ ماڵی خاڵوانی بۆ مەدینە وەکو ئەوەی خوای پەروەردگار بفەرمێ ڕۆژێ قەبرەکەی خۆل لەم مەدینە دەبێ. لە گەڕانەوەدا لە ئەبوا، کەوا شوێنەکە لە بەینی شاری مەککە و مەدینە بەڵام لە مەدینە نزیکترە، لەو کاتەدا ئامینە خاتوون نەخۆش کەوت و بیابان و چۆڵەوانییەک هەرچی بەشەرە لێی نییە سبحان اللە. پێغەمبەری خوا تەمەنی شەش ساڵانە و فامی کردۆتەوە و هەر زووتر لە منداڵانی تر بیری تیژتر بوو، زۆر دایکی خۆشدەویست و نازی بێ باوکیشی بەسەرا دەکرد، ئا لەو کاتەدا یەک ئافرەتیان لەگەڵدا بوو ناوی ئوممو ئەیمەن بوو خزمەتکاری ماڵی ئامینە بوو دەێمەیەک زەمان بوو لەلای ئەوان مابۆوە خەڵکی وڵاتی حەبەشە بوو لەبەر هەژاری و بێکەسی و نەداری لە ماڵی عەبدوڵڵادا جێگیر بووبوو ئافرەتێکی زۆر دەست پاک و داوێن پاک و بەوەفا بوو ئەو ئافرەتە لەسەر سەری ئامینە بوو لەسەر باوەشی ئەو ئافرەتە بەسەزمانە ئامینە خاتون کۆچی دوایی کرد ئەو ئافرەتە بە دەست لمی بیابانی بۆ هەڵدڕی حەتا ئەژنۆیە قوڵی کرد و جەستەکەیان تێکرد و گڵەکەیان بەسەرا کردەوە هیچ کەسێک لایان نەبوو پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئاخر لەحزەکانی ڕوح دەرچوونی دایکی بەردەوام لەبەر چاو بوو لەو کاتەدا زۆر بۆ دایکی گریا زۆر بۆی مەحزوم بوو ئەم ئافرەتە بۆ وەفایە ئوم و ئەیمەن لە باوەشی گرت و هێنایەوە بۆ ماڵی باپیری و تەسلیمی عەبدولموتەلیبی کردەوە بۆ خۆشی هەر زۆر وریای دەبوو ئا لەو کاتەدا پەنجا و پێنج ساڵ بەسەر ئەم ڕووداوەدا تێپەڕیوە، واتە پێغەمبەری خوا صلی اللە ئەوەندە لە باوەشی دایکیان نەمایەوە، ئەوەندە ناز و سۆزی دایکایەتی بەداخەوە پێ نەبەخشرا کە حیکمەتی خوای وابوو بۆ ئەوەی ئەو منداڵانەی کەوا بێدایک دەکەون دڵیان بە خۆیان نەمێنێ و ئەوە پێش تۆیە کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەو کارەساتە گەورەی بەسەر هاتووە پێغەمبەر پێشڕەوە بۆ هەموو چینێک هەر چینە تۆ لە کۆمەڵگادا دەیبینی پێغەمبەری خوا لەوەشە بەری کەوتووە ئەو مناڵە چاوگەشانەی کەوا بێدایکیان بەسەرا دێ ئەوە پێغەمبەری خوا مامۆستا و چاوساغیانە و خوا دەرگای خێریش لەوان دەکاتەوە ئا لەو کاتەدا سبحان الله پەنجا و پێنج ساڵی ڕێک تێپەڕی کردو بەسەرم ڕووداوەدا ڕۆژێکی گەورەی لە مێژووی ئیسلامدا تۆمار کرد فەتحی مەککە پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلەم لەو کاتە سامناکەدا کە جیهان ئاڵوگۆڕی بەسەرا دەهات بە فەتحی مەکە ئیسلام پێی دەنایە قۆناغێکی نوێوە قۆناغی هێز و بەرەکەت و حەرەکەت و هیمەت ئالەو کەتەدا پێغەمبەری خوا سەلم بیری دایکی کردەوە کە ڕۆیشتن بەوێدا فەرمووی جێشەکە لا بدەن و دەسمە سەر گۆڕی دایکم ئەوە گۆڕی دایکمە من بە ئێوە دەڵێم چێ هەیە دوای پەنجا و پێنج ساڵ گۆڕی دایکی خۆی بزانە لە ئێوە بەخوا نایزانێ کێ کام سەرکردە لە جیهاندا کە دیفاع لە مافی ژن دەکا کە گەورەترینی ژن دایکە دوای پەنجا و پێنج ساڵ قەبری دایکی بزانێتەوە پێغەمبەری خوا چوو لەسەری دانیشت ئەبوو هوڕێڕە دەفەرمێ لە خزمەتی دابووین پێغەمبەر ئەوەندە گریا بۆ دایکی ئەوەندە گریا هەرچی سەحابە بوو دەستی کرد بە گریان ئەمە ڕێزی پێغەمبەری خوایە ئەوە وەفای پێغەمبەری خوایە صلی اللە علیه وسلم بۆ دایکی بۆیە دایکی دووەمی دەست پێ دەکا دایکی دووەمی ئەو ئافرەتە بوو کەوا شیری لێ خوارد دایەنەکەی دایکە شیریەکەی خاتو حەلیمەی سعدیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دوای لە شیر بڕانەوەی هاتەوە بۆ لای دایکی و لە دایکە شیرەکەی دابڕا زەمەنی پەیوەندیکردن وەک ئێستا نەبوو، بیابان و گرانی و نەبوونی و دەست قڵیشاوی و مەڕداری و حوشترەوانی، حەلیمەی دوور خستەوە و پێغەمبەری خوا صلی سلم بە هەتیوی جوان لە دوای هەتیوی ئەوەندە ناڕەحەت بوو نەیتوانی پەیوەندی بە دایکە شیریەکەیەوە بکاتەوە حەلیمە تا دووبارە لە فەتحی مەککەدا، لەو ڕۆژەدا کە گەورە سەرکردەکانی دونیا دەهاتنە خزمەتی، لەو کاتەدا ئافرەتێک هات، ئافرەتێکی شڕۆڵ بێ جل و بەرگ، دەست قڵیشاو، پێڵاو دڕاو، هات و لە دوورەوە دەرکەوت، پرچەکانی هەمووی سپی وەکو کلۆی بەفر، هات و سەلامی کرد و وتی، تۆ محمد المصطفی؟ وتی، بەڵێ. تۆ محمدی ئەمینی؟ فەرمووی، بەڵێ. وتی، نامناسی؟ وتی وەڵڵاهی نازانم نایەتە خەیاڵم وتی من حەلیمەی سەعدیەم ئەی محمد من ئەو ئافرەتەم ها شیرم دایتێ تۆ لە باوەشی منا گۆش کرای دەفەرمێ کە پیان صلی سلم ئەوەی بیست باوەشی پیا کرد و دەستیان کردە ملی یەکتر پێغەمبەر دەیان جار ماچی کرد دەفەرمو ئای دایکە گیان ئای دایکە گیان یەخوا بەخێر بێی ئای کە بیرم دەکردی ئای نەمزانی چی لێ بەسەر هات پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم جارشکە هەستایەوە و عەبای موبارەک و جبەی پیرۆزی دانا و بۆی ڕاخست و بۆ خۆی لەسەر گڵەکە دانیشت ئەوەندە ڕێزی لێگرت ئەوەی لە یارمەتی و توانایدا بوو یارمەتی دا و زۆر بە قەدر و حورمەت بوو لەگەڵی تەنها شیری لەم ئافرەتە خواردبوو تەنها شیری لێ خوارد بوو ئەوەندە وەفادار بوو بۆی ئافرەتی سێم کە دایکی پێغەمبەر صلی اللە علیه و سلم دیسان جارێکی تر ئەو ئوم ئەیمەنە بوو کە عەرزی جەنابتانم کرد کە ئامینە وەفاتی کرد بە باوەشی خۆی هێنایەوە بۆ شاری مەککە بۆ لای باپیری ناوی بەڕەکەی کچی ثەعلەبە بوو پێیان دەوت ئوم ئەیمەن ئەم ئوم ئەیمەنە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەیفەرموو ئەم ئوم ئەیمەنە بێکەس نییە چونکە خەڵک دەیانگوت کەس نازانێ خۆی ئەڵێ باوکم ناوی ثەعلەبە بووە نازانن عەشیرەتی کێیە قەومی کێیە کاتی خۆی لە حەبەشەوە هاتووە بەسە زمانە بێ کەس و بێدەر پێغەمبەری خوا فەرمووی وا مەڵێن ئوم ئەیمەن ئومی بعد ئومی ئوم ئەیمەن دایکمە لە دوای دایکم ئەوە دایکی منە دایکی من چونکە بە باوەشی خۆی منی هەڵگرت زۆر خزمەتی کردم، زۆر بۆم بە پەرۆش بوو، ئەو کاتانەی دایکم کۆچی دوایی کرد، ئەگەر باوەشی ئەو نەبوایە من سەرگەردان دەبووم، نازی دایکایەتی جارەشکە پێ بەخشیمەوە، ئوممو ئەیمەن دایکمە لە دوای دایکم، کەواتە دروستە لە شەرعا بە ئافرەتێک بڵێی دایە کە ڕۆژێ لە باوەشیا پەروەردە کرابی، دەفەرمێ، نازی دایکایەتی بەسەرا دەکرد، نازی دایکایەتی بەسەر پێغەمبەرا دەکرد ئەم ئافرەتە بەڕێزە ئوممو ئەیمەن، ئەنەس دەفەرمێت چووین ڕۆژێ سەردانمان کرد، پێغەمبەری خوا دایمە سەردانی دەکرد، دەفەرمێ کە چووین سەردانمان کرد ئاوی هێنا لە گۆزەیەک و ئاوەکەی گێڕا، پێغەمبەری خوا سڵاو سەلەم فەرمووی ناخۆمەوە، جا ئایا یان تینووی نەبووە یان بەڕۆژووی سوننەت بووە، وتی ناخۆیتەوە لە گۆزەی لە ئاوی گۆزەی دایکت ئاو ناخۆیتەوە دەی بخۆوە خێرا بخۆوە دەفەرمێ پیامبەر صلی الله علیه و سەر پەرداخەکەی و جامەکەی لە دەستگرت و ئاوەکەی خواردەوە یعنی وەکو دایکێک نازی بەسەر پیامبەر صلی الله علیه و دەکرد پێغەمبەر قسەی بۆ نەدەشکەندرا و بەردەوام کە دەچوو بۆ غەزاکان ئەو ئافرەتەی گو بەخوا ئەی محمد بەبێ تۆ ناژیم ئەبێ هەر لەگەڵ تابم وەکو دایکێک بە شوێنێ بوو پێغەمبەری خوا زۆر ڕێزی لێ دەگرت چوارەم ئافرەت کە لە ژیانی پێغەمبەرا ڕۆڵی دایکایەتی بینی ناوی فاتیمەی کچی ئەسەد بوو کە کاتێک پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم باپیرەی کۆچی دوایی کرد چۆ ماڵی مامی لە ماڵی مامی بەخێوکرا تەمەنی هەشت ساڵان بوو ئا لەو کاتەدا ئامۆژنی زۆر بۆی باش بوو ئەم فاتیمەی کچی ئەسەد ئامۆژنی نەیدەهێشت نازی بێنازی بێدایکایەتی پێوە دیار بێ زۆر حرمەتی دەگر زۆر بۆی بەڕێز بوو کاتێک کە فاتیمە وەفاتی کرد پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چوو بۆ شاری مدینە و فاتیمە الحمدلله مسلمان بوو مامی بە کافری بەداخەوە مرد بەڵام ئەم ئامۆژنەی ئیمانی پێهێنا و لەگەڵ پێغەمبەرا کۆچی کرد بۆ شاری مدینە کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم خبریان دایە وتیان جەڵدە لێیدا و فاتیمەی کچی ئەسەد وەفاتی کرد لە کوتوپڕا، پێغەمبەر فەرمووی، قوموا الی امی، هەستن پەلە بکەن با بڕۆین بۆ لای دایکم، ئەها ئەویشی بە دایک ناو دەبرد، قوموا الی امی، نەیفەرموو لای ئامۆژنم، با بڕۆین بۆ لای دایکم، چونکە من لە باوەشی ئەویشا زۆر پەروەردە کرام، لە هەشت ساڵییەوە گەیشتمە لای ئەو، دەفەرمێ کاتێ جەنازەکەی شۆرا نوێژی لەسەر کرد و دارە مەیتەکە پێغەمبەری خوا هەرچەند تەکلیفیان لێکرد ئەی پێغەمبەری خوا ئێمە لە خزمەتان فەرمووی ئەبێ بە شانی خۆم مەیتی دایکم هەڵگرم چۆ ژێر دارە مەیتەکەوە و بە شانی پیرۆزی بردی بۆ گۆڕستان کام سەرکردە هەیە لە جیهاندا بۆ دایکی خۆی کە لێی لەدایک بووە ئاوا دڵسۆز بێ بەخوا نییە هەمووی هەر قسەیە هەمووی درۆ و دەلەسەیە بەڵام پێغەمبەری خوا چۆژێدارە مەیتەکەوە ئەمجا دەفەرمێ فەرمووی کراسەکەمی تێوە باڵێنن لە سەروو کفنەکەیەوە عەبای پیرۆز و جبەی موبارەکی کە لەو گرانیەدا لەو بێ جل و بەرگەدا دای کەند و لەگەڵ کفنەکە تیانەوە پێچا پاشان فەرمووی مەیخەنە قەبرەکەەوە جارە با بچمە ناو قەبرەکەەوە چوو لە ناو قەبرەکەدا ڕاکشا ماوەیەکی زۆر مایەوە و زۆر قورآانی تێدا خوێن ئەمجا هاتە دەرەوە فەرمووی ئەمجا تەسلیم بە خاکی کەن دوای ئەوە لەسەر قەبرەکە وەستاوە فەرمووی، اللهم اغفر لأمی فاطمە بنت اسد، خوایە لە دایکم فاتیمەی کچی ئەسەد خۆشبە، خوایە لەم دایکەم خۆشبە، خوایە ڕەحمی پێ بکە، خوایە بەزەییت پێیدا بێتەوە، بەدەم فرمێسک ڕشتنەوە دوعای بۆ ئەو دایکەشی دەکرد کە ئامۆژنی بوو. ئا لەو کاتەدا پێغەمبەری خوا صلی سەلەم سەحابەیەک عەرزی کرد ئەی پێغەمبەری خوا ئەمەی بۆ ئەم ئافرەتەت کرد بۆ کەس نەکرا عەبای موبارەکت وا بێ جلوبەرگ کەوتی و لە کفنەکەتەوە پێچا چووی لەناو قەبرەکەی ڕاک شای پێشتر وا نەکردبوو فەرمووی ئاخر دەزانن ئەم ئافرەتە کێیە إن هذه المرأة كانت بمنزلة أم التي ولدتني وەڵاهی ئەم ئافرەتە دایکم بوو لە دوای وەفاتی دایکم لە شوێنی ئەو دایکەم بوو کە بە ژانی لە دایک بوونەوە منی هێنایە بوون بە قەدەر دایکم بۆم دڵسۆز و باش بوو ئیتر چۆن وەفادار نەبم وتیان ئەی ئەوە هیچ سوودی پێ دەگەیەنێ فەمووی بە ئومێدی ڕەحمەتی خوام لەبەر حورمەتی من کە خاتەمی پێغەمبەرانم و جلوبەرگی منی لەبەر کرا ئاگری دۆزەخ بەر ئەو لاشەی نەکەوێ اللە لەو فەزیلەتە جبەی پێغەمبەری لەبەر کرا وەڵاهی ئاگر بەر لاشی فاتیمەی کچی ئەسەد ناکەوێ فەمووی چوشمە قەبرەکەیەوە ڕاکشام و لە خوا پاڕامەوە وتم خوایە خوایە حورمەتی منت زۆر گرتووە و کەلامی خۆت کە قورئانە و ئاخر کتێبی ئاسمانیە بۆ منت نازڵ کردووە خوایە ئەم قەبرە هیچ ئازارێکی ئەم دایکەم نەدا لەناو قەبرەکە ئاراکشان بۆیە قەبر بۆی نایەتەوە و لە زەجەی قەبر ڕزگاری ببێ پاشان پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لەسەر قەبرەکەی فۆستا و دوای دوعای خێری زۆر فەرمووی یا ربی هەزار ڕەحمەت لێ بێ دایە گیان هەزار ڕەحمەت لێ بێ دایکە فاتیمەم بەڕاستی ڕۆژگارێک تۆ خۆت برسی دەکرد واللهی ئاگام لێ بوو پاروەنانێک بوو بۆ خۆت نەدەخواردت خاستت دەمی منەوە واللهی بۆ خۆت جلوبەرگت بۆ خۆت دڕاو بوو قوماشێک دەکڕدرا بۆ منت دەکرد بە کراس و بۆ خۆت بە جلی شڕەوە دا دادنیشتی یاڕەبی خوایە ئەمەشت هەمووی لە پێناوی تۆ دا کرد فاتیمە یاڕەبی خوایە لێی خۆش بی پێغەمبەری خوا زۆر بۆی بە پەرۆش بوو زۆر فرمێسکی موبارەکی بۆ باراند ئافەرین بۆ ئەو ئامۆژنانەی کاتێک کە مناڵێک دەکەوێتە لایان وەکو فاتیمەی کچی ئەسەد دەبن ئافەرین بۆ ئەو ڕۆڵانەی کاتێک کە ئامۆژنیان یان ئافرەتێک بەخێویان دەکا دوایی سپڵە و پێنەزان دەرناچن ئەڵێن ئەوەش دایکمانە ئەوە دایکمانە کە ئێمەی ئاوا بەخێو کرد ئەمە ڕێزی دایکە لە ئیسلامدا بەڵام لە وڵاتانی ئەوروپیدا لە وڵاتانێک کە ئێمە زۆر پێیان معجبین بەداخەوە من ناڵێم بە تەکنەلۆجیایان موعجیب نەبین، ناڵێم بە ئامێرە پێشکەوتوەکانیان نەهێنینە وڵات، ئەوە جێگەی دەستخۆشی لەوانە و ئێمە سود لە عیلم و مەعریفەتیان وەربگرین، بەڵام ئێمە موعجیبین بە ئەخلاقیاتیان لە کاتێکا لە ساڵێکا یەک ڕۆژ بۆ دایک دانراوە بیست و یەکی سێ دایک کە پیر بوو فڕێی دەدەنە لانەی بەساڵاچوانەوە کابرا ئەوپەڕی کۆمەڵە مەعاشی هەیە لە سەتا یەکی لێ دەگێڕنەوە حکومەت دایکەکەی بەخێو دەکەن ساڵی یەک ڕۆژ ئەویش ئەگە ئەولادەکە زۆر ساڵح بێ ئەگە کوڕ و کچەکە دایکی بوێ ئەگە بزانێ دایکی بە حەڵاڵی بویەتی ساڵی یەک ڕۆژ دەچێ لە خانەی بە ساڵە چۆن گولێکی گۆشی پلاستیکی دەداتێ و زەردەخەنەیەکی بۆ دەکاو دەڵێت جەژنی دایکت پیرۆز بێ حتا ساڵێشکە جارشکە نایبینێتەوە ئەگەر لەو ساڵەدا بمرێ شارەوانی لاشەکەی دەنێژێ و ئێستاش نازانێ قەبری دایکی لە کوێیە بەڵام لە وڵاتی ئێمە ئەم قەدر و حورمەتە لە ئایینی ئیسلامدا هەیە، بۆیە غەربیەکان کاتێک کە دەبینن ئێمە چەند ڕێزی دایک دەگرین، وەڵڵاهی ئەگەر لەم دینە تێبگەن بەڕاستی زۆربەیان موسڵمان دەبن. کوڕە گەنجێکی موسڵمان بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ، بۆ خوێندن چوومە وڵاتی ڕووسیا، لە زانکۆی مۆسکۆ وەرگیرام، ئا لەو زانکۆیەدا کە دەستم کرد بە خوێندن سەرەتا زۆر غەریب بووم، وەڵڵاهی لە هەموو غەریبیەک غەریبتری دینی ئیسلامم دەکرد، گوێم لە بانگ نەبوو ئای چەند خۆش بوو لە وڵاتی خۆمان گوێم لە بانگی محەممەد دەبوو ئای چەند خۆش بوو ڕۆژانی جمعە دەچوومە وتاری جمعە و کۆمەڵێ وشەی گەوهەرین و نایابم دەبیست کە گەیشتمەوێ بڕوا بکە ئەوان ئێمە ڕاهاتوین لەگەڵ ئەم دینە ئەینا گەورەترین بەختەوەریە ڕۆژی جمعە گەورەترین بەختەوەریە سەڵا و بانگی محەممەدی مستەفا صلی الله علیه وسلم ئەڵێ زۆر هەستم بە دڵتەنگی دەکرد دوای ئەوەی باشی شەش مانگێک زمانەکە فێر بووم تۆزێ باش بووم زمانی ڕووسی بە تەواوەتی فێر بووم، ڕۆژێکیان بۆ بازاڕ دەچووم، بە غەمباری و دڵتەنگی و غەریبی دوور لە باوک و دایک و وڵات و نیشتیمان و دین و ئیمان و ئەخلاق کە هیچم لەوێ بە چاوی خۆم نەدەبینی. زۆر هەستم بە دڵتەنگی دەکرد، بەڵام بۆ خوێندنەکەشم ناچار لەوێ وەرگیرابووم، لە عەشرە ئەوائیلی وڵاتە موسڵمانەکە بووم. ئا لەو کاتەدا کە بە بازاڕا دەڕۆیشتم، ئافرەتێک سەرنجی ڕاکێشام، پیرێژنێک بە گۆچان دەڕۆیشت و پشتی چەمابۆوە، دوو عەلاقەش بە دەستەکەی تریەوە بوو. کەس ئاوڕی لێ نەدەدایەوە، لەو وڵاتانە بەبێ بەرامبەر کەس ئاوڕ لە کەس ناداتەوە. مام حاجێک بۆی گێڕامەوە کە چوو بۆ ئەڵمانیا ساڵی ڕابردوو، وتی وەڵاهی پیرێژنێک دەستی کەوتبووە ژێر جەگی سەیارە، کە ئێوە کاتێ کەوا سەیارەکەی پەنچەر بوو جەگی لێ دابوو، ئەو هەموو خەڵکە بە لایدا تێدەپەڕین زەلامێک ئاوڕی لێ نەدەدایەوە. تەنها ئەوەی کەوا خێرەمەند بوو دەیگوت پەیوەندی بە پۆلیسەوە بکە پۆلیسی فریاکەوتن بێ فریاکەی وەکو بۆ خۆی ئەو دەستەی نەبێ و جەگە لابە ئەڵێ من داوام لەو کوڕە کرد کە خزممان بوو لەوێ وتم تخوا ڕایگرە یارمەتی بدەم کوتی مام حاجی ئێرە کوردستان نییە یارمەتی کێ دەدەی ئەو پڕی وا زۆر دڵسۆز بی پەیوەندی بە پۆلیسی فریاکەوتنەوە بکەی ئەینا ئیشی تۆ نییە وتم لە سارەکە خۆم فڕێ دەدەم و خۆم بەڕانا ژیرەکە ڕاینەگری ڕامگرت و جەگەکەمان لەسەر دەستی لابرد و وتی باشە تۆ چ کەسێکی تۆ چ ئینسانێکی وتم وەڵاه من پیاوێکی کوردم بە جل و بەرج و جامانەی کوردیەوە وتی کورد وتم بەڵێ ئەوە ئێمە کوردین و ئێمە میلەتێکین بە زەیمان هەیە دەڵێ ئیمێڵی ئەنتەرنێتەکەمانی وەرگر لەو کوڕی خزمم دواتر سەد و پەنجا یۆرۆی بە دیاری بۆ ناردبووم وتبووی بەڕاستی ئەمە یەکەم جارە ببینم لە وڵاتێکی وەکو ئەڵمانیادا ئینسانێکی ئاوا بە بەزەیی هەبێ وتم بەداخەوە نەتتوانی باسی دینی ئیسلامی بۆ بکەی بڵێی من موسڵمانم ئەوە دینەکەمە فێری ئەم ئەخلاقیاتەم دەکا ئەم کوڕە ڕووس ئەم کوڕە لە وڵاتی ڕووسیا ئەڵێ کە ئەو پیرێژنەم بینی بەزەیم پێدا هاتەوە ئەویش سەیری کردم کەسێ سەرنجی دەدا و بە چاوی بەزەی دەزانی کێ بەزەی پێدا دێتەوە هەر بە سەرنجی چاو وتی ڕۆڵەژیان دەتوانی ئەو عەلاگانەم لێ وەرگری و تۆزێ نزیکم کەیتەوە بەرەو ماڵ وتم بەسەر چاو من هەروا پیاسەیەک دەکەم عەلاگەکانم لێ وەرگرت و بەدەم ڕێگاوە کەوتینە قسە لە پارکێکا لاماندا پشتی زۆر ئازاری هەبوو وتی ناوت چییە وتم ناوم مستەفایە وتی خەڵکی کوێی وتم کوردستانی تورکیا کوردێکی تورکیم لە کوردستانی تورکیام ئا لەو کاتەدا دەڵێ وتی واللهی عەجیبە باشە تۆ چۆن زە لەو هەموو خەڵکە بە چاوی بە زەوە سەیری منت کرد وتم ئاخر من دینەکەم فێری کردم وتی کام دین وتم دینی ئیسلام دینی ڕاستگۆیی دینی دەستپاکی دینی سۆز و بەزەیی کە چاوم بە تۆ کەوت نامرتاح بووم دەروونم هەژا پیرێژنێکی وەک تۆ ئاوا بەو حاڵەوە بچێتە بازاڕ و ئیشی بازاڕ بکا وتی دەی وەڵڵاهی با دانیشین، دەڵێت دانیشتم و سەرنجم دا پارچە نانێک کەوتبوو لەوێ، دوای ئەوەی کەسێ لەوێ خواردبووی لێی کەوتبوو، پارچە نانەکەم هەڵگرتەوە و ماچم کرد و لەسەر سەرم دانا، لە مناڵییەوە دایکم فێری کردبووم کە ڕێ ڕێزی پارچە نانێک بگرین و نەیەڵین لەسەر جادە بکەوێ، هەڵم گرت و لە پەنایەکەوە دامنا، وتم با چۆلەکەیەک دەعبایەک بیخوا بۆ خۆی، وتی سەیرە ئەوە پارچە نان هەڵدەگریەوە، وتم ئەوەش هەر دینەکەم فێری کردووم وتی دینی چی؟ من نازانم دین چیە؟ وتم دینی ئیسلام دینێکە کە خاتەمی دینەکانە و خوای گەورە وتی خوا کێیە؟ وتم خوا ئەڵڵایە بۆ سەر پێغەمبەری ناردوە وتی پێغەمبەر ناوی چیە؟ وتم ناوی محەمەدە وتی ئەو پێغەمبەرەی ئێوە و ئەو دینەی ئێوە بە زەی بە ئافرەتێکی وەکو من ئادێتەوە وتم بەڵێ چەند ئایەتی قورئانمان هەیە بە تایبەت بەس باسی ڕێزی دایک دەکا باسی ڕێزی دایک و باوک بە تایبەت باسی دایک دەکا زۆر ئایەتی بۆ خوێند دەڵێ ئەوەی کە لەبەرم بوو بۆم خوێندەوە وتم لە دینی ئێمەدا پێغەمبەری ئێمە، صلی اللە علیه وسلم، کابرایەک هات وتی دەمەوێت لە پێناوی ئەو خوای گەورەدا جیهاد و تێکۆشان بکەم، بە خوێنی خۆم خزمەتی دینی خوا بکەم، پێغەمبەری خوا، صلی اللە علیه وسلم، سەیری کرد و فەرمووی ئەلەکە والیدە، دایکت ماوە؟ وتم بەڵێ، فەرمووی اذهب فالزمها فان الجنە عند رجلها، بڕۆ خزمەتی دایکت بکە بەهەشت وا لە ماڵی خۆتا لەژێر قاچی دایکتا کەوتووە. تۆ لە پێناوی خوادا خوێنی خۆت دەڕێژی، بەهەشت لەژێر پێی دایکتایە لە ماڵی خۆتا بڕۆ لە ژێر قاچیا بکەوە یارمەتی دایکت بدە. دەڵێ وتی بەهەشت چییە وشەیەکی تازەیە، وتم چۆن دوای هەموو شەوێک ڕۆژ دێ، چۆن دوای هەموو شەوێک بەرەبەیان دێ، چۆن دوای هەموو خەفەتێک خۆشی دێ، دوای ئەم ناڕەحەتی ژیانی دونیایە کە تۆ ئەوا پێوەی دەناڵێنی بەهەشتێک هەیە کە حەتا هەتایە بە بەختەوەری تێیا دەژی. وتی وەڵڵاهی. منیش باسی ژیانی خۆتت بۆ بکەم وتم دڵم نەها لێت بپرسم ناوت چیە و چ کارەی ئەوە مافێکی خۆتە ئێمەی موسڵمان تەداخولی کارە شەخسیەکانی ئینسان ناکەین من بچوکترین یارمەتیەکم لە پێناوی خوا پێشکەش بە تۆ کردووە وتی ناوم ئەلینایە یەک کوڕم هەیە لەگەڵ بووکێکمە وەڵایی پێم دەڵێن دەچینە دەرەوە بۆ دائیرە و بۆ وەزیفە هەتا دێینەوە دەبێ ماڵەکە بشۆی گەسکی بدەی خواردن ئامادەکەی و ئیشی بازاڕیش بکەی ئەگەر ئەمانە نەکەی فڕێت دەدەینە خانەی بەساڵاچوانەوە، بەڵام من هەرچۆنێک بێت چاوم لە کوڕەکەم بێ، لە بووکەکەم بێ، بە ئومێدی خوا پێم خۆشترە لەوەی کەوا لە خانەی بەساڵاچوانە بە بێ نازی بکەوم. هەموو ئیشێکم پێ دەکەن بەس ئەوەی فڕێم نەدەنە دەرەوە. ئەڵێت جەرگم بۆی سووتا، فرمێسک بە چاوما هاتە خوارەوە. وتی ڕۆڵە گیان دەتوانم بێمە سەر ئەم دینەی تۆ، هەر بە قسەش بێ پێی بەختەوەر بم. وتم زۆر ئاسانە. وتی معاملات و دائرە وتم هیچی ناوێ وتی چۆن وتم بەس بڵێ اشهد ان لا اله الا الله و اشهد ان محمد رسول الله لەگەڵ ئومەتی پێغەمبەران ناوت دەنووسێ ئۆتۆماتیکی دێ ناو ئومەتێکەوە ناو کاروانێکەوە کە 124000 پێغەمبەری خوای پێدا ڕۆیشتووە ئەڵێ زۆر شادمان بوو زمانی باش بۆی نەدەهات وشەکانم دەوت و بەشوێنما وتی ڕۆڵە گیان تخوا لەسەر پارچە کاغەزێک بۆم بنووسە بە پیتی ڕووسی بۆ ئەوەی باشتر لەبەری کەم و دایمە بیڵێمەوە بۆم نووسی و گەیاندمە نزیک ماڵی خۆیان و خواحافیزیم لێکرد وتی تخوا جاجارەش سەردانم بکە ڕۆیشتمەوە بەرەو بازار بڕۆم گوێم لە هاڕەی ئیستۆپێک بوو گوێم لە دەنگی ئیستۆپێکی بەتین بوو ئاوڕم دایەوە ئەو ئافرەتە سارە لێیدا بوو سبحان اللە دەڵێت سارێ لێیدابوو پۆلیسیش هات و ئەوەندەی دەمانکرد دەستێکی هەڵنەدە پسڕا کە کردمانەوە لا اله الا الله کەی تێدا بوو سبحان الله بە عاقبەت خێری مرد بەس بە بیستنی ئەوەی کە ئیسلام چ ڕێزێکی بۆ دایک داناوە ئەم ئافرەتە مسلمان بوو ئێمە گەیەنەری دینەکەنین واللهی ئەو ئەوروپی و غەربیانە لە جیاتی تەقینەوە و تیرۆر و ئێرهابی ئێمە بەداخەوە کە خەڵکێک بە ناوی ئیسلامەوە دەیکا ئەم ڕەحمەتەی ئێمە ببیستن وەڵڵای هەموویان دێنە باوەشی ئیسلامەوە بەس کەس نیە بەداخەوە بیگەیەنێ ئەوەندە دایک بەڕێزە پێغەمبەر دەفەرمێ الخالە بمنزلە الام خوشکی دایکت لە شوێنی دایکتە وەکو دایکت وایە و خاڵت لە مامت بەڕێزترە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئافرەتێک هاتە خزمەتی وتی شتێکم کردووە بە خێر و زایەم کردووە دان بە کابرایەکی غەریب و سواڵکەر، پێغەمبەر فەرمووی، لو اعطیتها اخوالک کان اعظم لاجرک، ئەگەر ئەو شتەت بدایە بە ماڵی خاڵت خوا چەند قاتی ئەو خەڵکە پاداشتی بۆ دەنووسی، بتدایە بە ماڵی خاڵت لەبەر ڕێزی دایکت، دایک ئەوەندە ڕێزی هەیە خاڵیشی پێوە بەڕێز دەبێت، پوریشی پێوە بەڕێز دەبێت، پیاو چاکان و دایکیان چۆن بوون؟ ابن عباس دەفەرمە سەعدی کوڕی سەعدی کوڕی عوبادە کە پیاوێکی ئەنصاری و خەڵکی مەدینەیە و زۆر دڵسۆزی ئەم دینی ئیسلامە بووە هاتە خزمەت پێغەمبەر صلی الله عليه وسلم عرضی کرای خۆشەویستی خوا لە ماڵ نەبووم بەداخەوە لە ماڵ نەبووم هەتا هاتمەوە دایکە پیرەکەم وەفاتی کرد ئەی پێغەمبەری خوا زۆر حەزم دەکرد لە خزمەتی بم بەڵام قەدەری خوای گەورە بەسەری ڕانەگەیشتم و کە هاتمەوە دایکم بە خاک سپێردرابوو هیچم لێ نەبیست بڵێ خێرێ خێراتێکم بۆ بکەن ئەگە بمەوێ خێرێکی بۆ بکەم بە ڕوحی دایکم دەگا و دەچێتە تای تەرازووی خێریەوە پێغەمبەر فەرمووی ئەرە واللە ئەرە واللە پێی دەگا وەکو خۆی کردبێتی بەخێر وایە وتی ئەی پێغەمبەری خوا بە شاهید بە ئەی سەحابەکان بە شاهید بن باخێکم هەیە هەرچی نەمامی جوانە تێایەتی کانی و ئاوێکی عجیبی تێدایە لە هەموو شتێک لەم دنیاە بەلامەوە خۆشەویسترا تازە هەمووی هاتۆتە بەرهەم جا باخێک کە بەدەستی خۆت بینێژی کە بێتە بەرهەم زۆر خۆشەویستە جەنابتان زۆرتان بەغداریتان کردووە ئەمجا سەرەتای بەرهەم و پێگەیشتنی بێ و باخێکی تازە و نوێ بێ و کانی و کانیاوی سازگاری تیا بێ گەورەترین سامانە بە تایبەت لەو زەمەنەدا وتی ئەی پێغەمبەری خوا داکیشم لە هەموو کەس خۆشتر دەویست ئەم باخەش کە لە هەموو ماڵی دنیام خۆشتر دەوێ پێشکەش بە ڕوحی دایکم بێ وەقف بێ و من خۆم و ماڵ و منداڵم لێی چووینە دەرەوە پێغەمبەری خوا فەرمووی خوا جەزات داتەوە خوای گەورە بە ڕوحی دایکتی بگەیەنێ سبحان اللە ئەوان ئاوا بوون بۆ دایک بەداخەوە لای ئێمە کابرا دایکی دەمرێ لەگەڵ ڕێزمدا ئێمە ناشکری ناکەین چونکە نەبوونیمان زۆر دیوە بەڵام کابرا فەرشێکی هەیە لێ بێزار بووە لە کۆنیان ساری حاوێش فڕێی نادا دەیهێنێت خواوە با بۆ دایکم لە خێری مزگەوتا بێ کە کەس نایەوێ کە مناڵەکانت لێی بێزارن نەخێر باشترین ماڵ بۆ دایکت بکە بەخێر ئەوەی کە دەرگت زۆر بۆی دێشێ ئا لەوە بە ڕوحی دایکت ببەخشەوە با پێی شاد بێ شێخ محمود میسری مەلایەکی بەناوبانگە وێستا لە میسر دەژیا لە قاهیرە خاوەنی چەندین مجلدات کتێبە باسی خۆی و دایکی دەگێڕێتەوە، وەڵڵایی پیاوە ساڵحەکان ئاوان لەگەڵ دایکیاندا، ئەی ئەو کەسەی کە دەتەوێ بەختەوەر بی وەرە ڕێگای ئەم پیاو ساڵحانە و ئەم سەحابانە بگرە، ئەم مەلا و عولەمایانە بگرە. دەفەرمێ من لەگەڵ دایکما زۆر یەکتریمان خۆش دەویست. دایکم بە ناو هێنانی پێغەمبەری خوا خۆی بۆ نەدەگیرا و لەگەڵ سڵاوە لێدانا فرمێسکی دەڕشت. دوعای ئەوە بوو دەیفەرموو یا ڕەبی خوایە لەو تەمەنەدا کە پێغەمبەر کۆچی دوایی کردووە منیش لەوە زیاتر نامەوێ ژیان بەسەر بەرم. سبحان اللە دەفەرمێ داکم ڕێک عمری بوو بە شەست و سێ ساڵ نەخۆش کەوت و وتی ڕۆڵە دوعام بۆ بکەت و ئەو خوا زەلیلی سەر جێگا نەبم و کەس پەرداخی ئاوم نەداتە دەست و پێمەوە ماندوو نەبێ وتم ئینشەڵڵا دایەگیان عاقیبەت خێر دەبی و هەر لەش ساغ دەبی لەو کاتەدا ئەو شەوەی وەفاتی کرد لە خزمەتی بووم تەمەنی ڕێک بوو بە 63 ساڵ وەکو تەمەنی پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی دەست نوێژم پێ هەڵگرن ئاومان بۆ هێنا بەس قاچی مابوو بیشواوتی لێی گەڕێن بۆیان شتم وتم چۆن وتی بۆیان شن و ڕووم کەنە قیبلە نوێژی دابەست و ڕوحی دەرچوو سبحان الله دەفەرمێ بەڵام پێش ئەوە لە بیرمان نەچێ وتم دایە گیان من و تۆ یەکترمان زۆر خۆش دەوێ نەوەک ڕۆژێ یەکتر هەر بە جێدێڵین مەوعیدمان لە قیامەتا کوێ دیاریکەین بە یەکتر شاد بینەوە وتی ئیشاڵا ڕۆڵە گیان لەسەر ڕێبازی پێغەمبەر بەردەوام بە و بەریمەدا مەوعیدمان خزمەت ڕەسول الله لەسەر حەوزی کەوسەر یەکتر دەبینینەوە دەفەرمێ ئەو شەوە داکم وەفاتی کرد بۆ شەوی دواتر وەڵاهی بینیم دایکم لەسەر حەوزی کەوسەر ئاوی دەخواردەوە وتم دایکم بە شوێنی خۆی گەیشت بەڵام نازانم من دەبێ پێی بگەم یان نا خۆزگە منیش مژدەیەکم پێ بدرایە دەفەرمێ حەوت شەو دوای ئەوە ئافرەتێ تەلەفۆنی بۆ کردم لە وڵاتێکی ترەوە کە لە ڕێگەی ئەنتەرنێتەوە منی بینی بوو دەیناسیم وتی مامۆستا خەوم پێوە بینی لەگەڵ دایکتا لەسەر حەوزی کەوسەری پێغەمبەر بوون صلی الله علیه وسلم پیاو چاکان ئاوا بوون. هەموو شتێ بە ماڵی دنیا ناکرێ. بگەڕێینەوە بە سەر ڕێبازە ڕاستەکەی ئیسلام. لە کۆتایی وتارەکەدا دوو سەرنجی گرنگم هەیە. ئێمە وەکو میللەتی کورد، کاتێک کە باسی دایک دەکرێ و ڕێزی دایک دەکرێ، نابێ هەر وا بزانی ڕێزی دایک بەس لەسەر کوڕ و کچەکەی واجبە. کۆمەڵە خەڵکێک واجبە ڕێزی مانای دایک بگرن. یەکەم کەس مێردی ژنەکە. ئەی پیاوی بەڕێز کاتێک کە هاوسەرەکەت بوو بە دایک ئەبێت دەقاتی جاران ڕێزی لێ بگری دەقاتی جاران وریای بی خەمخۆری بی مراعاتی بکەی قسەی لێ قبوڵکەی یارمەتی بدەی کەمتر لە جاران بچێ دەرەوە کەمتر مەسرەف بکەی زیاتر شتی بۆ بێنی زیاتر دڵخۆشی کەی چونکە ئەم پلەیەک پێشکەوت بوو بە دایک تۆ بەهۆی دایکایەتی ئەوەوە تۆش بووی بە باوک ئەینا بوشەی بابت نەدەبیست ئەگەر ژنەکەت مناڵی نەبویایە ئەوەی کە بەتۆ دەوترێ بابە ئەوە فەزیلەتی خێزانەکەتە لەبەر ئەوە زیاتر لە جاران ئاگای لێبە زۆر کەس هەیە بەداخەوە کە مناڵەک کە مناڵی دەبێ و خێزانەکەی مناڵی دەبێ بیستومە بەداخەوە دەستی خیانەت تێکەڵاو دەکا لەگەڵ ئافرەتی ترا بەداخەوە لەو کاتەدا دەبێت لە جاران زیاتر قەدر و حورمەتی ژنەکەت بگری کە بوو بە دایک تۆش بووی بە باوک و هەروەها کاتێک کە خوشکێکت شووی کردووە ئەو وەختەی بوو بە دایک ئەبێت لە جاران زیاتر ڕێزی لێ بگری ئەها بیر بکەوە بەوەی ئەو بوو بە دایک تۆش بووی بە خاڵە و ئەو کەسەی کەوا شوو برای ژنەکەی زیاتر لە جاران ڕێزی براژنت بگرە کە مناڵی بوو چونکە کە ئەو مناڵی بوو تۆ بووی بە مامە تۆ ئەو پلەیەت وەرگرت وە هەروەها ئەی خوشکی ئافرەت کە خوشکەکەت مناڵی بوو تۆ بووی بە پوور ئەو پلەیەت وەرگرت ئەی باوک و دایک ئەی خەس و خەزوور کە بووکەکەت مناڵی بوو لە جاران زیاتر قسەی لێ قبوڵ کە لە جاران زیاتر خۆشت بوێ لە جاران زیاتر وریای بە چونکە بەهۆی ئەوەوە کە بوو بە دایک تۆش بووی بە بابە گەورە و دایە گەورە ئەها لە ئیسلامدا چۆنە نەک هەر بڵێی خوشک و هەر کچ و کوڕەکەی واجب بێ حورمەتی بگرن دایک واجبە کۆمەڵگا حورمەتی بگرێ خوا بە عەزەمەتی خۆی لە کاتی حەملا ڕۆژووی لەسەر لابردووە دوای قەزای دەکاتەوە لە کاتی زەیستانی و مناڵبوونا نوێژ و ڕۆژووی بە گەورەی خۆی لەسەر لابردووە لە دوو ساڵی شیر خواردنا فەرمووی با ڕۆژوەکانی نەگرێ و دوای قەزایان بکاتەوە گەر توانی هەروەها ئەگەر ئافرەتێک پەنا بەخوا مێردی هەبوو زینای کرد بەڵام حامیلە بوو یان مناڵی شیرە خۆرێ بەبەرەوە بوو ئەم جەریمە گەورە لەبەر خاتی وشەی دایکایەتی بەسەریا جێبەجێ نابێت تا مناڵەکە لە شیر دەبڕێتەوە نابێت کەس قسەیەکی پێ بڵێ لەبەر حرمەتی وشەی دایکایەتی چەند ئیسلام ڕێزی دایکی داوە سەرنجی دووەمم ئەوەیە لە کوردستانی خۆماندا ئێستاش دەبینم بەداخەوە زۆر جار کێشە خێزانەکان دروست دەبن خوا ئیسلاحی حاڵی ئەو خێزانانە بکە کە ناکۆکیان هەیە و نەگاتە ڕێژەی تەلاق لەو کاتەدا دەبینی ئافرەتەکە حامیلەیە کەت بە تەلاق کۆتایی پێهادیان بە تۆرانی کۆتایی کە مناڵەکەی بوو ناهێڵن دەم بە مەمکی دایکیەوە نێ بۆی لە پەڕۆیەک دەپێچن و دەیبەنەوە ماڵی زاواکەیان دەیبەنەوە ماڵی باوکی مناڵەکە دەڵێ پەیوەندی بە ئێمەوە نییە ئەزانی چ ستەمێکە ئێمە لەو مناڵەی دەکەین چ ستەمێکە لەو دایکەی دەکەین گوێ بگرە ئەی ئەو کەسەی کەوا حاڵەتەکە توش بووە تۆ سەبر و تەحمل بکە زوڵم لەو مناڵە مەکە کە لە یەکەم قەترە بێبەشی دەکەی کە پێی دەوترێ ژەک کە بە هەموو دنیا جارەشە قەرەبووی بۆ ناکرێتەوە ژەک کە ناوە عیلمیەکەی کلۆسترۆموسە ئەم شلەیە شلەیەکی خستی لینجی زەردباوە ئافرەت کە حەملەکەی بوو بە حەوت مانگ تا دوو دروست دەبێ دوو ڕۆژ تا سێ ڕۆژ دوای لەدایک بوونی مناڵەکەی ئەمجا کۆتایی پێدێ کاتێک کە یەکەم قەترە دوای نیو سعاتی یەکەم واجبە بدرێتە مناڵ کە درایە سبحان الله بە کەمی دێتە دەرەوە چونکە خەستە بۆی مەعیدەی مناڵەکە بەقەدەر ئەوەندەی پێویستە ئا لەو کاتەدا زاناکانی بواری پزیشکی دەڵێن چۆن دیوارێک ئەگەر تەڕەشوعی هەبێ بۆیاخێکی لێ دەدەی و پتەوی دەکا ئەو ژەکە مەعدە و ڕیخۆڵەی مناڵەکە سواخ دەدا سواخی دەدا بۆ ئەوەی ئەم ڕیخۆڵە و مەعدە پەردە ناسکێت کە تەحەمولی هیچ ناکا بەم ژەک و بەم بۆیاغە سواخ دەدرێ بۆ ئەوەی تووشی هەستیاری خۆراکی نەبێ چونکە هەر خۆراکێکی بەرکەوێ برینداری دەکا ئەم ژەکە سواخی دەدا لێی گەڕێ با هەر ژەک بخوا نابێ قەترەیەک ئاوی بدەیتێ نابێ شەکراوی بدەیتێ نابێ خورمای بدەیتێ نابێ هەنجوینی بدەیتێ ئێمە سونەتی پێغەمبەری صلی اللە علیە وسلم زوڵم لێ دەکەین پێغەمبەری خوا دەفەرمێن لە ڕۆژی حەوتەم بەدواوە ئەمجا بێنە لە خورمای عەجوە کە لە وڵاتی کوردستان و عێراقا نییە و لە سعودیەش دەگمەنە قەترەیەک بەقەدەر لەتە نیسکێک بخە ژێر مەڵاشوویەوە لێرە بە حساب سوننەتی پێغەمبەر صلی اللە علیە و سلم جێبەجێ دەکرێ کەوچکە چاک هەنجوینی خالیسەی بە گەرودا دەکا کە هەرچی ڕیخۆڵەیەتی دای دەماڵێ لەو کاتەدا نابێ حەرامە یەک شت بدەیتە ئەو منداڵە جگە لە ژەکی دایکی ئاویشی لەگەڵ بدەیتە خەستیەکەی ناهێڵێ ڕیخۆڵە بریندار دەبێ تووشی ئیتیاباتی ناوسک دەبێ تووشی دەیان نەخۆشی دەبێ لە ئیسلام بپرسە لە علەما بپرسە لە خۆ سنەتیش جێبەجێ مەکە خۆ لە خەڵک مەکە بە مامۆستا ئالەو کاتەدا کە ئەو ژەکەی درایە سبحان الله یەکسەر پێی دەوترێ خۆراکی سیحراوی، یەعنی خۆراکێک کە تەئسیری سیحر لەسەر ئینسان دادەنێ، دژە تەنەکانی تێدایە، خڕۆکە سپییەکانی تێدایە، ڤیتامین ئەی تێدایە، دژی نەخۆشییە بە هەموو جۆرەکان، نەخۆشی ڤایرۆسی هەیە، میکرۆبی هەیە، مشەخۆری هەیە، دژی هەموویانە، بۆیە دکتۆرەکان دەڵێن توانای بەرگری دژی هەوکردنەکان زیاد دەکا، ژەکی دایک یەکەم کوتانە کە لە مناڵ دەدرێ، لە هەموو کوتانی سەر ئەم زەوییە بەهێزترە، ئەو ژەکەی لێ مەنع مەکە مەی کە پێچە پەڕۆیەکەو بۆ ماڵی زاوای مەنێرەوە ئەها ئەما ئەمە بە حەیاتی خۆی جارشکە لە ژیانە قەرەبووی بۆ ناکرێتەوە ئەو مناڵە چ زوڵمێکی لێ دەکەین چ زوڵم لەو ئافرەتە دەکەی کە تاوانی هەبێ نەبێ مەمکی پڕە لەو ژەکەو دەیەوێ بیخاتە دەمی مناڵێک و تۆ ناهێڵی یان ئەو پێی عەیبە لە ڕوودا دەمێنێ بڵێ مناڵی خەڵک بەخێوکەم هەرچەند مناڵی خەڵک نییە ئەم مناڵە دەبێت لای ئەم باوکە بێ لای ئەم دایکە بێ باوک مەگەر هەفتە و هەفتە چاوی پێی بکەوێ مافی دایکە مناڵەکە بەخێوکە ئەگەر ژنەکە تەڵاق دراویش بێ حەتا مناڵەکە باڵغ دەبێ حتا مڵالەکە باڵغ دەبێت دەبێت ئەو باوکە ئەگەر ئەم ژنەشی تەلاقداوە مەسرەفی خۆی و منداڵەکە و نان و نەفقە و خانوو کرێخانویان بۆ بدا حەت نەخۆشی و خەستەخانەیان بۆ بکە حەتا مناڵەکە باڵغ دەبێ ئەمجا مناڵەکە مخەیەر دەکرێ دایکت دەوێ یان باوکت ئەمجا بە ئارەزوی خۆی هەڵی دەبژێرێ ئەمەی لە کوردەواری دەکرێ ئەمە بێ بەری بوونی ئاینی ئیسلامە لەو ڕەفتارەی کە ئێمە بە ناوی عەشایریەوە بەداخەوە دەیکەین پاشان ئەو شیری دایکە دوای دوو ڕۆژ یان سێ ڕۆژ ژەک دەبێتە شیر ئەمجا پێویستی نەما ڕیخۆڵەکان و مەعیدەی سواغ درا شیری دایک لە یەک ژەما گۆڕانی بەسەرا دێ من زۆر جا باسی شیری دایکم کردوە دوا ئاماری زانستی کە لە بەر دەستمایە ئەوەیە ئەڵێن لە سەرەتادا کە ئافرەت مەمک دەخاتە دەمی مناڵەکەیەوە شیرەکە سپیەکی مەیلەو شینی کاڵە چونکە بڕێکی پێویست ئاو و پڕۆتینی تێدایە کە بۆ پێگەیشتنی کۆرپەکە زۆر گرنگە لە کۆتایی شیر خواردنەکەدا کە مناڵەکە خەریکە دەمی لێ دەکاتەوە تێری خواردووە ڕەنگی شیرەکە سەیری کە سپی دەبێ ئەو کاتە پڕ دەبێت لە چەوری کە وزەی پێویستە سبحان الله هەر لەو وەختی شیر خواردنەدا ئەوەڵ جار کە مەمک دەخاتە دەمێەوە فەرقی هەیە لەگەڵ ئاخر جار کە مەمکەکەی لێ وەردەگرێتەوە بۆیە پیرێژنەکانی ئێمە بە بەرەکەتی ئەم دینە دەیانگوت گوناحە ئافرەت لە کاتی شیر خواردنا لەسەر کۆرپە هەستێ و هەڵیسێنی ئەبێ مناڵەکە خۆی دەمی لێ بەردا ئەمە حەقیقەتێکی عیلمیە کە پێشینانی نەخوێندەواری ئێمە دەیانزانی بەڵێ گوناحە دەمی لێ بکاتەوە عەزێتی دەی ئەگەر سەد میوانت بێ با بۆ خۆی دەمی لێ کاتەوە چونکە لە کاتی دوا قوماچ چەوریەکە دەچێتە مەعیدەیەوە کە وزەی پێ دەبەخشێ سبحان الله ئەمە بەچێ دەکرێ غەیری ئەڵڵا چ مەکینەیەکە ئەگەر ئەوەڵجار چەوریەکە بچوویە دەمیەوە ئاوەکەی پێش دوای دەیشتەوانێ چەوریەکە وزەی لە لەشە نەدەما یان چەوریەکە قورس بوو یەکەم جار بە ئاوێکی جوانی شلەتێن مەعیدەی چەور دەکا ئەمجا چەوریەکە پاروە بە لەزەتەکە ئاخر جار لە دەم و مەعیدەیا دەمێنێتەوە لێی گەڕێ با بە تەواوەتی شیرەکەی بخوا سبحان اللە لە شەو و ڕۆژە ئەم شیرە پێکهاتەکەی دەگۆڕێ لە شەوە لە سەعات هەشتی شەوە ئافرەتیان فەحس کردووە شیرەکەی مادەیەکی تێدایە کە مناڵ دەکاتە خەوەوە لە شەش ی بەیانیەوە مادەی چالاککەری تێدایە، لە نوێژی نیوەڕۆدا، ژەمی نیوەڕۆدا لە هەموو وەختێک چیی شیرەکە چەورترە، بۆی کەوا ژەمی نیوەڕۆی چەور بێ و چالاک بێ. لە هاوینە بڕەکەی یەکجار زۆر ئاوی تێدایە، بۆیە مناڵت ئەگەر بوو ئەی دایکی بەڕێز تا شەش مانگ زەرور نیە ئاوی بدەیتێ ئەگەر لە چلەی هاوینیشا بێ، بە قەدەر پێویستی ئەو ڕۆژە گەرما ئەو مەمکە پڕ دەبێت لە ئاو لە هاوینانە ئاوەکەی کەم دەبێتەوە و چەوری بۆ زیاد دەبێت چونکە وڵات ساردە و لە کوێستانە ئافرەتی کوێستان لەگەڵ ئافرەتی گەرمێ ناشیرەکەی فەرقی هەیە سبحان اللە خوا ئەمەی هەموو بۆ کردووی هەمووی پێشکەش کردووە بەم مناڵە دە تۆش زوڵمی لێ مەکە دەمە بە باعیسی ئەوەی ئافرەتێک بە تەڵاقدان دەی دەمە بە باعیسی ئەوەی کۆرپەیەک لە باوەشی دایکی دەرێنی بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم فەرمووی بە شاهید بن کەس لە ڕەحمی خوا مەویز نابێ بەڵام هەر کەسێک ببێتە باعیس و هۆکاری ئەوەی دایکێک و کۆرپەی باوەشی لەبەر دڵ هەڵگرن خوا لە ڕەحمەتی خۆی مەویسی دەکا ئەمان نەبێ هۆکاری تەڵاقدانی ئافرەتێک لێک ترازانی خێزانێک کۆرپەیەک لەو شیرەی دایکی بێ بەشکەی کە بە هەموو دنیا قەرەبووی بۆ ناکرێتەوە کەواتە هیچ هۆکارێک نیە دایک و کۆرپە لە یەک کا دووەم ئەبێت دایکیش قەدری خۆی بزانێ ئەی ئەو ئافرەتەی کە بووی بە دایک پلەیەک چوویتە پێشەوە وەکو جاران سادە و ساکار مەبە وەکو جاران هەرزەکار مەبە ها وشەی دایکت پێوە لکە ئەبێ لە جاران قەدر و حورمەتت زیاتر بێ لە جاران زیاتر ڕێزی مێردەکەت بگری لە جاران زیاتر ڕێزی خەزوو خەزوورت بگری لە جاران زیاتر ڕێزی شوبراکانت بگری چونکە بووی بە دایک چونکە عایلەکەت پەیوەندێکی خزمایەتی لەگەڵ تۆدا بەست خاڵی سێیەم، ئەمجا خاڵی دووەم زۆر بەداخەوە بەخێوکردنی ئافرەت بە شیری خۆی خەریکە ببێتە عەیبە ئافرەت بووە من لە ڕۆژنامە و گۆڤارە خوێندومانتەوە وتویانە شی ئەدەی بە مناڵەکەت وتویەتی نەوەڵا شیری قوتویە دەمێ ئەخر هۆکار چیە تێتان نەبوو بەرە وەڵا ئەی بۆ وەڵای بۆتە عەیبە شیری خۆت بدەی بە ئاف بە مناڵ بۆتە عەیبە ئەها بێ عیلمی چیمان لێ دەکا ئینسان کە جاهیل بوو بە عیلم سەر لێ شێواو دەبێ هەموو وڵاتی ئێمە بوو بە چاولێکەری چاولێکەریەکی کوێرانە چاولێکەریەک بۆ خۆشمان نازانین لاسای کێ دەکەینەوە نەخێر دایکایەتی گەورەترین پیشەیە دایکی وایە پێی خۆشە لە دوومانجەوە مناڵەکەی بەجێ لەوە دەڕاتەوە بە دایرە بۆ حەزانە بۆی بەخێو دەکەن وەڵا نەوەک پێم بڵێن ژنی ماڵەوەی نەخێر ژنی ماڵەوە گەورەترین ژنە بۆ دایکایەتی کەمە بۆ ئەو دوو ساڵ شیر خواردنە دانە بۆ مناڵە گەورەترین وەزیفە نیە لە سەر ڕووی جیهاندا ئەگەر زانابی ئەگەر عیلمت پێ بێ ئەگەر بزانی عیلم چیە دایکایەتی گەورەترین پیشەیە نابێ بە چاوی سوک سەیری ئەو ئافرەتانە بکرێ کە دایرەیان نێو ژنی ماڵەوەن ئەوانە گەورەترین پیشە پێشکەش بە کۆمەڵگا دەکەن خاڵی سێیەم سوپاسی خوا بکەین ان اشکر لی ولیوالدیک، خوا دەفەرمێت شوکری من بکە و شوکری دایک و باوکت بکە، توخوا شوکری خوامان کردووە کە ئەم قەترە شیرانەی پێشکەشی ئێمە کرد، مەلۆتکەیەکی ساوا زەڕنەقوتەیەک، خوا لەم مەعمەلی شیرەدا بەبێ ئاگایی، بەبێ ئاگایی، بەبێ فەرق کردن، دایکت نانی جۆ بخوا و پڵاو و گۆشت و قەل بخوا، ئەو شیرە سبحان اللە ئەو ژەکە هەر وەک خۆیەتی، ئا لەوێدایە مناڵی شا و شاگرد وەکو یەکە، باوکت شا بێ و شاگر نانەوا بێ مناڵەکەی هەر وەکو یەک خوا شیری دەداتێ ئەو یەکسانیە بەس لەوێدایە یەکسانی لە هیچ شوێنێشکە ئەم سەر زەویە لە بەینی مناڵی فەقیر و دەوڵەمەندا نیە لەو دوو ساڵی شیر خورنەدا خواردنەدا داکت بەس نانی جۆ بخوا لەگەڵ گەورەترین ژنی شای سەر زەویدا فەرقی نیە لە شیرەکەدا خوا بە یەکسانی تۆ پەروەردە دەکا تۆ خۆتی خۆت دەکەی بە کۆیلەی خەڵک دە دە عەبدی خوا بە دە بەس بڵێ اللە و ڕەبی خوایە بەس تۆ خالقمی بەس تۆ ڕازقمی بەس تۆ دەمژێنی بەس تۆ دەممرێنی بەس تۆ شیفام دەدەی بەس سەری بەندایەتیم بۆ تۆ نەوی دەکەم خەڵکینە سەرمان بە بۆ پەڕۆ نەوی دەکەین بۆ بت نەوی دەکەین بۆ حیزب نەوی دەکەین با بگەڕێینەوە بۆ لای خوا واللە هەر کەسێ شوکری خوا نەکا شوکری دایک و باوکی ناکا هەر کەسێ وەفای بۆ دایک و باوکی خۆی نەبێ وەفای بۆ میللەتیش نابێ ئەوە دڵنیابن وتارەکەم هەڵدەگرم بۆ هەڵقەکانی داهاتوو کە زۆر کەس پرسیار دەکات دەڵێ گرفتارم مامۆستا لە بینی دایکم و ژنەکەمە نازانم دە کامیان واز لێ بێنم لەوکاتەدا ئەم وڵامی پرسیارە ئیشەڵا بۆ ئەڵقەی داهاتوو گوێبیستی دەبی کە چۆن ئیسلام تەرازوێکت پێ دەڵێ لە بەینی بووک و خەسوودا چۆن دەتوانی هەردووکیشیان ڕاگری و هیچیشیان عاجز نەکەی خوایە ڕەحممان پێ بکەی بە ڕەحمەتی خۆت خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی خوایە عاقبەتمان خێر کەی خوایە ئەم گەنج و لاوانە بە کوڕ و کچەوە ڕوویان کردووەتە ماڵەکەی تۆ لەم وەختەدا یا ڕەبی خوا لەسەر سیڕاتی مستەقیمی خۆت دامەزراوتریان کەی لە هەموو لا ڕێبوونێک خوا بیان پارێزی خوای ئەم پیر و بەتەمەنانەکەوا ڕیش و سەریان لە ئیسلامەتی داسپی کرد لەم وەختەدا هاتوونە ماڵەکەی تۆ خوا زەلیلی سەر جێگایان نەکەی محتاجی دەستی هیچ نامەردێکیان نەکەی لە قاچ و قولی خۆیان نەکەی پاک و خاوێن بن هەتا ئەو کاتەی بە ئیمانەوە دێنەوە لیقای تۆ هەمومان خوا بە ئیمانەوە بینەوە لیقای تۆ لە ناو قەبرا قەبرمان بۆ گوشاد بێ زمانمان لەسەر وشەی شایەتمان ڕەوان بێ خۆی ڕۆژی جمبارەکی جمعایە و گەلێک کەس چاوەڕێی دوعای خێرێکی ئەهلی مزگەوتە ئەوەی هەر نەخۆشیێکی هەیە خوا شیفای بدەی ئەوەی هەر نەخۆشیێکی هەیە خوا شیفای بدەی خوا شیفا بۆ هەموو نەخۆشەکانمان بنێری خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی بە گەورەی خۆت ئەو ژن و مێردانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی ئەو ژن و مێردانەی بەختەوەرن خوا لەیەکیان نەکەی ئەوەی ئەولادی نیە و نەبۆتە دایک خوایە پلەی دایکایەتی بە گەورەی خۆت پێ ببەخشێ خوایە مناڵی ساڵحی پێ ببەخشێ ئەوانەی مناڵی ناساڵحیان هەیە خوایە بە گەورەی خۆت بۆیان ساڵح کەی یا ربی خوایە وڵاتی کورد و کوردستانمان ئەمان بە خۆیەوە بینێتەوە یا ربی خوایە ئەمن و ئەمانمان بخەیەوە نێوان ئەم زروفەی کە خەتەرێکی گەورەیە لەسەر وڵاتەکەمان بە گەورەیی خۆت بە کاربەجێیی خۆت خوایە ئاوێکی بە ڕەحمەت بەم زروفەشا کەی یا ڕەبی خوایە کورد لەبەر چاوی یەکتر هیچ کە نەبێتە دوژمن خوایە چاوی ڕێز و برایەتی وان بخەیەوە نێوان خوایە دڵی مەسول و کاربەدەستان نەرم کەی بیان خەیەوە سەر ڕێگای ڕاست ئەوانەی چاکن لەم وڵاتەدا کاربەدەستی دڵسۆزن موفەقیان کەی ئەوەی خراپەکارە و هەر نیازی گەندەڵی و خراپەی هەیە خوایە نەگاتە شەڕی میللەت لەگەڵ میللەتا خوایە بە قودرەتی خۆت بۆ خۆت لە ناویان بەری یاڕەبی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئامین ئامین والحمدللە رب العالمین.